لەگەڵ ئاڵقەی حەوتەمە بین لە زنجیرەی دیدی نادینی واتە سکولاریزم کە ئینشااللە باسی زۆرانبازی نێوان کەنیسە و زانست دەکەین ناڵین دین و زانست چونکە دین وشەیەکی شاملترە هەر مەسیحەتی ناگرێتەوە بەڵکۆڵین کەنیسە چونکە شەڕەکە و ململانێکە کە دەستی پێکردووە لە ڕۆژ ئاوە تەبان باسەکەین باز لەوە ئەکەین کە چۆن کەنیسە ئەو ململانەیە و ئەو زۆران بازیەی لەگەڵ زانستدا دەست پێکردبوو یان زانست لەگەڵ کەنیسە دەستی پێکرد و پاشان سەرەنجام کەنیسە پشتی درا لە ئەرز مشکلی نێوانی دید و تێڕوانینی دینی و دید و تێڕوانینی فەلسفە پاشان زانست لە کۆنەوە ململانەیەکیان بەرامبەر بە یەکتری هەیە یەکێکە لەو کێشە ئاڵۆزانەی کە لە نێوان خەڵکانی کۆمەڵگەی مرۆڤایەتی لە قۆناغە جیاوازەکانە هەر هەبوون بەڵام بە تایبەتی لە ڕۆژئاوا لە ئەوروپا شێوەیەکی بەرفراوانتر و قوڵتر و خوێناویتری گرتووەتە بەر ئەم چێشمە چێشمی فەلسەفە و دینە ئەبینی لە باشووری ڕۆژ هەڵاتی ئاسیاش هەر هەیە ئەبینی لە ئەمریکاش هەیە ئەمریکای لاتینی یا ئەمریکای باشوور بەڵام بەو خوێناویە نایبینی بەو قوڵ و ئاڵۆزیە نایبینی کە لە مێژووی ئەوروپایە هەبوو چونکە ئینسانە ئەوروپاییەکان هەتاک و ئێستاش ڕقنن بەرامبەر بە فکری مخالیف بە خۆیان داخراویشن لەسەر فکری هاتوو لە وڵاتێکی تری غەیری سپی پێستی خۆیانەوە لە سەردەمانی چرخی ڕاپەڕینیشە هەتاکو ئەم سەردەمەی ئێستا لایەنگرانی زانست و ئەوانەی هاوکاریان بوون بەرامبەر بە لایەنگرانی دین هەر لەو دەبە ڕێکڕاچوونەیە بوون هەر لەو زۆران بازێ هەر لەو زۆران بازیەیە بوون هەرچەنە ئێستا ظاهرن هەمومان وابینین کە کەنیسە کۆڵی داوە یان خراوەتە لاوە، پشتی لە ئەرز دراوە، کاریگەری لەسەر ژیانی ئەوروپی بە شێوەیەکی گشتی نەماوە، بەڵام لە هەمان کاتا ئەبینین ململانێکە هەر هەیە، چونکە زانست مستەقڕ نییە لەسەر شتێکی تایبەتی. ئەوانەی کە لە چەرخی پانزەهەما حەقیقەتی علمی بوون، وردە وردە لە چەرخی شانزە و حەفدەشتی تریان هاتە جێگا، جار بۆ جار ئاڵتەرناتیڤێکی ترە هاتە جێگا. بۆیە کەم لەو شتانە هەیە کە تەسبیت بوو بێ ئیتر کە نەگۆڕ بێ لە کاتێکا کە ئەوەی کەنیسە تەرحیە کرد هەمووی بەشتی نەگۆڕ تەرحە کرد بۆیە دۆڕاندێشی کە دیارە لەگەڵ سروشتی ئینسان و لەگەڵ دیاردەکانی گردونە حەقیقەت و ڕاستەکانی ژیانە نە ئەگونجا بۆیە پشتی درا لە ئەرزوو کەوت هەروەها یەکێک لە سەبەبی بەردەوامبوونی ئەو ململانەی کە لە نێوان هەردووچیانە هەیە ئەوەیە کە هەر یەکێک لە عیلم و لەو دینە یەکی نیو حەقیقەتیان پێبوو ئەوانەی زانستیان گرتبوو بەر نیو حەقیان لەلا بوو ئەوانەی ترکە دینەکەشیان گرتبوو نیو حەقی تریان لەلا بوو هەردووچان ئەچوونە ناو سنووری یەکتریەوە عیلم وەختێک کە توانی بەهۆی ئەقڵ و دڵنیابوونەوە زیاتر بڕوا زاڵ بێ بەسەر هەندێ مەساحەی دینە کە بریتی بوو لە ئەفسانەگەری لە لە کۆمەڵێک شتی هەلق و مەلق کە کەنیسە پێی وا بوو نەمانەشتی دینین بەڵام بیل مقاویل ئەلمانیەتێکی بێدینیش لە بەرامبەر جانیبی ڕوحە وەستا ئەتوانین بڵێین کە هۆی سەرەکی ئەوەی کە ئەو پیاوە دینیانەی کەنیسە دژمندارەتێکی گەوریان هەم بۆ خۆیان نایە و هەم بۆ دین بە شێوەیەکی گشتی و هەروها بواریان کردەوە کە پیاوانی زانست زاڵ بن بەسەریانە بە سەبە دوو سەبەبی زۆر ڕئیسی هەبوو ئێمە باسمان لە زۆر سەبەبی تر هەرکرد بوو پێشتر بەڵام دوو محوەرە سەرەکی هەبوون، دوو تەوەرە سەرەکی هەبوون کە کەنیسەی وا لێ کردبوو کە بەڕووی عیلما بوەستێتەوە و هەروەها زاناکانیش بەرامبەری بوەستنەوە. یەکەم، ئەو وەحیە خواییەی کە ئەسڵ هاتبوو بۆ سەیدنا عیسا، کەنیسە ئەمانەی هەموو گۆڕی بوو یا تێکەڵ بە ئەفکاری بەشەری کردبوون و تێکەڵ بە کۆمەڵێک قسەی یان دید و بۆچوونی بەشەری تری تێکەڵ کردبوون، وەحیە پیرۆزەکە لەگەڵ قسەی بەشەرە تێکەڵ یەک بووبوون و هەردووکیان یەک سیمایان لە چەرخەکانی پازدە و شازدەوە خرایە پێشچاو کە ئیتر ممکن نییە بگونجێن لەگەڵ ژیریە یان لەگەڵ زانستە لەگەڵ ئەو ڕاستیە گەردونیانەیە کە زانایان وردە وردە کەشفیانە کرد دووهم ئەو دەسەڵاتە دڕندە و خوێنڕێژیە بوو کە کەنیسە گرتبوویە بەردەست و ڕکێفی خۆی بەسەر هەموو ئەوروپایە بڵاو کردبووە و نەشێهێشت هیچ کەسێ مناقەشەی هیچ شتێکی بکاتەوە تەنانەت کەنیسە نەیەهێشت کەس ئینجیلەکە خۆی بخوێنێت و ئەبا ئەو کەسێک کە ئینجی لە خوێنێت و هەر لە پیاوانی ئەکلیرۆس بن کە وتمان هەمووی پەیکەری ئیداری پلە بە پلەی پیاوانی دینی مەسیحێتی ڕۆژئاوایی بوو هەڵەی یەکەم وای کرد هەڵەی تێکەڵکردنی هەندێک شتی بەشەری و دید و بۆچوونی لێڵ یان هەڵە یان پێچەوانەی حەقیقەت تێکەڵاو بە وەحی بوون ئەمە بۆ خۆی کۆمەڵک بیری ئالۆزی دروست کرد کۆمەڵە شتی دروست کرد کە دوایی وردە وردە زانست کە بەرەو پێشترە چوو خەڵک زیاتر چاویە کرایەوە ئامێری زانیاری زیاتر بۆ ناسینی گردردون و لێکدانەوەی ژیان هاتە پێشەوە، کەنیسە نەیەتوانی ڕووبەڕوویان بوەستێت و چونکە دید و تێڕوانینێکی زۆر تێکەڵ و پێکەڵی بۆ دروست بوو. بۆیە پەنایە بردەوبەر ئەمجارە هەڵەی دووهەمی کە بریتی بوو لە بەکارهێنانی هێزێکی زۆر کوشندە و دڕندە بەرامبەر بەو کەسانە. کەنیسەش خۆی لە خۆیان وەکو باسمان کردبوو وتبوومان لە دوای دروستبوونی پرۆتستانتیەوە دوای 1517 کە مارتن لۆثەر کتێبەکەی خۆی بڵاو کردەوە کە ڕەخنەی لە کەنیسە و پاپا گرت و لە دەسەڵاتی کەنیسە وردە وردە تەیارێکی تر ڕوتێکی تری فکری بەرهەڵستکار بە ڕۆما بە کاثۆلیکیەت دروست بوو ئەوەش بۆ خۆی بریتی بوو لە جۆرێک لە ئازادی بیر کە کۆمەڵێک مسللەماتی تری هێنایە پێشەوە لەو سەردەمانەیە کە کەنیسە ئەمە کە باسەکەن هەموو لە 1950 لەم سەرەتانەیە باسیەکەین کەنیسە هەموو شتێکی خست بە بەردەستی خۆی وەکو برنتنەڵێ لە کتێبێکی هەیە بەناوی ئەفکار و نوەڕێجال کراوە بە عەربی یەکێک خۆی لەو نووسرە قەدیمیانەی ڕۆژ ئاوا ئەڵێ کەنیسە هەموو شتێکی بۆ خۆی زەوت کردبوو پیاوانی خۆی خستبوو هەموو جێگا و ڕێگایەکەوە لە هەموو دەستگایەکی ژیان و دەوڵەتە هەبوون کەنیسە لەسەر مەنەسەی محازەرە هەبوو لە ڕۆژنامەیە هەبوو لە چاپەمەنیەکانە هەبوو لە مەکتەبە لە مەکتب لە کولیە لە ژیانی سیاسی لە هەموو شتێکە هەبوو دەستی لە هەموو جێگایەکە هەبوو لێرە دوای ئەوەی کۆمەڵێ زانست پیا بوون دوای کۆمەڵێک زانن زانا دوای کۆمەڵە زانا پیا بوون و کۆمەڵێک شتی حقیقەتی فیزیکیان خستە ڕوو بالمقابل کەنیسەیان مەجبوور کرد دید و تێڕوانینێکی تر لە خۆیا دروست کاتەوە کە پێی وترا فەلسەفەی مەسیحێتی یان فەلسەفەی یا فەیلەسوفەکانی مەسیحێتی ئەمەش محاولەی ئەویان کرد کە جۆرێک لە تەوفیقی جۆرێک لە سازاندن و گونجاندن لە نێوانی ئەو دید و تێڕوانی نەفەلسەفیە کۆنانەی کە لە ئەرستۆ بەتلیمۆسە و بۆیان مابەوە و هەروەها لەگەڵ ئەو دید و بۆچوونانی کە نوێ هاتوونەتە پێشەوە لەگەڵ تعلیماتی کەنیسە بتوانن هەمویان پێکەوە بسڵحێنن بگونجێن هەڵبەتە ئەمە هیچ شتێکی وا نەبوو ئللا ئەوەندە نەبێت کە قۆناغێکی تر کەنیسە بتوانێت خۆی پێوە بگرێ ئەمە کاری لەوە ترازا بوو کە بتوانێت وەڵامی ئەو شتە حەقیقەتە گردردونیانە بدات و کەنیسە کەوتبوو کۆمەڵی غەڵەتەوە کە قابلی قوبول نەبوون لە 2500 بە دواوە بۆ نمونە کەنیسە باوەڕی وابوو و واشی تعلیمات دابوو بە هەموو کەسێکیش و نەیەهێش هیچ کەسێکیش لێی لادا کە خی پەروەردگار لە ساڵی 1940 پێش میلادا گردردونی دروست کردووە ئەم جیهانەی دروست کردووە و بەهشتیش دوو ڕۆژە ڕێ لە بەسرەوە دوورە یعنی ئمە دووشتی زۆر خەتەرناکە یەکەم دیاریکردنی زەمانە دووهم دیاریکردنی مەکانە بەهەشتێک کە لە بەسڕەیە خەڵک لە کابراێک لە ڕۆماوە نێزانی جارە بەسرە لەکوێ هەروها دیاریکردنی ئەوەی کە 4 ساڵ پێش میلاد کەون دروست بووە ئەمە وردەوردە شتی عیلم کە هاتە پێشەوە ئەمانەی پێچایەوە ئەمەی کە کەنیسە ئەیوت تەبەن قەشەیەک چاپی کردو بە ناوی ئاشر لە 1970ەوە دیسان کتێبەکەی چاپ کرابەوە یعنی تا 1970ەوەش دوای هاتنی کۆپەرنیکۆس و گالیلۆ و هەموو ئەو زانا فیزیکیانە کە نیسە هەر مسر بوو لەسەر ئەم هەڵوێستەی خۆی کە سەیریانە کرد تاریخی تۆفانی سیدنا نوح کە لە تەوراتە باس کراوە حەدی دووری ئەم لەگەڵ دروستبوونی سیدنا ئادەم 2262 ساڵی فەرق بوو ئەمەش تەبان شتێک بوو لەگەڵ تاریخەکانی یەکیان نەگرتەوە کە دوای زانکانی تر بە شێوەی ئەکادیمی هاتن و تاریخ لە تاریخ کۆڵینەوە ئەمەی ئەمانیان وت ئەبێ وا حساب بکەن کە تۆفانی نوح لە 1942 پێش میلادا ڕوویدابێ ئەوە شتێکی ناممکن بوو مەجلیسی کەنیسە سەیر ئەو بوو مەجلیسێکی کەنەسی بڕیاری دابوو کە ساڵی هەزاری میلادی کۆتایی ئاخر زەمانە ئیتر کۆتایی ساڵ دێ واتە هزار ساڵە ئیتر چونکە ئەوان اعتقادیان وا بوو کە خوا کوڕەکەی خۆی نردۆتە خوارەوە کە سید ناعیسایە ناوزوبیلا هەر بۆ مدەی هزار ساڵ جاگەر ئەم برا بەڕێزانە هەندێکیان بیریان بێتەوە لە باسی نزیکبوونەوەی ساڵی 2000 کە و کاتە کلنتۆن لەسەر حکم بوو کۆمەڵک باس و خواسی شەڕی هەرمەجدۆن و هاتنە پێشەوەی ئەوەی کە سید ناعیسا دێتەوە خوارەوە و کۆتایی دنیاە لە بەرەوەی 2000 ساڵە ئیتر مەجای تر نەماوە لە سەری لە سەتای هەزارەی سێمە سید ناعیسا دێتە خوارەوە ئەمە هەمووی ئێستاش هەندێک قەنەعاتیان هەر ئاوا لەسەری هەیە وەکو ئەو کاتێک کە قەنەعاتیان لەسەری هەبوو بەڵام جار بۆ جار علم کە هاتە پێشەوە ئەمانەی بە درۆ خستەوە تەسیراتی مسلمانانی شەروەکو و تومانە لەسەر پیاوانی کەنیسە هەبوون لەو سەردەمەیە ئیسلام لە ئەوجی قووەتیا بوو ئیبن ڕۆشت کاریگەری گەورەی لەسەر مارتن لۆثەر کردبوو غەرناطە و قرطبە و دیمەشق و شەڕی صەلیبیەکان و تێکەڵبوونی مسوڵمانان بەوان و هەروەها ئەوان بە مسوڵمانان کاریگەریەکی گەورە هەبوو لەسەر ئەوە بۆیە کەنیسەش جار بۆ جار زەختی زیاتر لەسەر خەڵک دروستە کردەوە کە ئەوانە علمەکانیان لە کافرەکان وەرگرتووە تە لە مسلمانەکان وەریان گرتووە و هەروەها تعلیماتی کەنیسە و تعلیماتی ئینجیلیان خستۆتە لاوە بۆیە جار بۆ جار حکمی بە قوتری ئەدا بەسەریانە ئەم حەقیقەتانە کە ممکن نەبوو خۆی بگرێ لە سەتای قەرنی شازدە و حەفدەوە ئیتر کۆمەڵە زانە هاتنە پێشەوە فیزیکی ماتماتیکی کە ئیتر ئەم زانیاریانەی کەنیسەیان هەموو شڵەقاند وردە وردە ڕەگوڕیشا لە نەموو دەرێنە یەکێ لەوانە کۆپەرنیکۆس کۆپەرنیکۆ زانایکی گەورەی گردردون ناسیە لە ساڵی هەزار و پێنج سەد و چل و سێ هاتە پێشە و فەلسەفەکەی خۆی یا زانیارەکەی خۆی خستە ڕوو ئەوەی ڕەت کردەوە کە کەنیسە تاقە سەرچاوی زانیاری بێ کە بتوانە دەربارەی ژیان و گردردون زانیاری بە مرۆڤەکان بدە و ئەو فەلسفەی کە کەنیسە پشتی پێبەستوە کە تیۆری بەتلیمۆسە کە ئەڵێ زەوی چەقی گەردوونە و ناجووڵێتەوە، هەموو ئەستێرەکانی تر بە دەوریا خول ئەخۆن و ئەسووڕێنەوە. کۆپەرنیکۆس هات وتی ئەمە هەڵەیە. لەبەرەوە وانییە، زەویش وەکو ئەوان ئەسووڕێتەوە. بەڵام ئەو لەبەر ئەوەی قەشە بوو، درا بە دادگا تەبەن بۆی حکومەکەشی لەسەر تەخفیف ببێ، بەڵام پێشەوەی کتێبەکەی چاپ بکە بۆ خۆی مرد گیانی دەرچوو بەڵام کتێبەکە کە بڵاو بۆ بوو بە ئەساسێکی گەورە بۆ زۆر گۆڕانکاری تر مادام کە نیسە نەیتوانی ئەوەی عدام بکە عقوبەی عدامی بداتێ بەڵام کتێبەکە بڵاو بووە هەرچەنە کە نیسە حرامی کردبوو کۆمەڵێک کتێبی تری حرام کردبوو وەکو کە بەناوی ئەوەی کە وەکو چۆن ئەڵین فتوایە کتێبێکی لەسەرەوە نووسی بوو کە ئەڵێ بزوتنەوەی ئەستێرەکانی ئاسمان ئەوانش طبعاً کاریگەریەکیان تا ڕادەیەک هەبوو وایان باس کردبوو کە ئەوانە هەمووی وەسوەسەی شەیتانین کە کۆپەرنیکۆس باسی کردوون و لەگەڵ گیانی ئینجیلا ناگونجێ لەگەڵ ڕۆح و دیندارەتی مەسیحێتا ناگونجێ و ممکنیش نییە ئەرز سابت بێ و نەسوور پاش ئەو یەکێکی تر هات ناوی برۆنۆیە جۆردان و برۆنۆ ئەو کە هاتە پێشوە دیسان ئەویش لەسەر هەمان نەزەریە ڕۆشت تەژجیعی کرد زیاتر بەڵام کەنیسە ئەوی گرت و لە ساڵی 1600 حکمی دا کە بسووتێنرێ سووتاندیان و خۆڵە مێشەکەشیان لە ڕۆژێکە کە ڕەشەبا بوو دایە دەمبا بۆی تۆز خۆڵیشی نەمێنێ و بڵاو بێت و دوای چەند ساڵێک دوای ئەمە نزیکی حه ساڵێکی تر ئەمجارە گالیلۆ هات گالیلۆ کە هات تەلسکۆبی دروست کرد کە بە دووربینێک بڕوانێتە ئەستێرەکانی ئاسمان و لەسەر هەمان تیۆری پێشووتری ئەوان ڕۆشتی برۆنۆ و کۆپەرنیکۆس باسی ئەوەی کرد کە بەڵێ ئەوەی کە ئەوان باسیەکەن کەنیسە باسیەکە هیچ پەیوەندێکی بەسەر شتێکی عملیەوە نییە بەسەر شتێکی علمیەوە نییە شتێکی ڕاست نییە بەڵام دوایی کە هێنرایە ژێر ئەشکەنجە و ئازار پەشیمان بووە یاعترافی کرد لە بەردەمی کەنیسەیە لەسەر چۆک دانیشت و ئینجیل بەرامبەری و و ئەم اعترافەی کرد وتی من گالیلۆم تەمەنم گەیشتۆتە هەفتا ساڵ زیندانیم ڕکوعم بردووە و چەماومەتەوە لەبەر دەستی بەڕێزتانە بە کاهینی کەنیسەکە ئەڵێ و ئینجیل لە بەردەممایە دەستی لێ ئەدەم لەسەر دەستی ئەو تۆبە ئەەکەم هەرچی وتومە پێم ڕەفزە لەعنەتی لێەکەم بە سووکی ئەزانم ئەو دید و بیر و بۆ چوونە ئیلحادیە گوناحکارەی کە هەم بوو کە دەربارەی ئەوەیە گوایە زەوی ئەسوڕێتەوە وە لە هەمان کاتیشە پەیمانی ئەوە ئەدەم کە دژی هەموو ملحیدێ بم کە باوەڕی بەم وەسوەسە شەیتانیانە هەیە یا باوەڕی بەم قسانە هەیە کە ئینسان گومڕاکە کەوابوو جالیلۆ یان گالیلۆ لە عمری هەفتا ساڵیان مەجبور بوو پەشیمان بێت و بەڵام پەشینمان بوونەوەی ئەو ڕاستە فترێک کەنیسەی وا لێکرد بە دەسەڵاتداری خۆیەوە دیسان دەرکەوێتەوە، بەڵام دیسان علەمای تر هاتنەوە پێشەوە، نەزەریاتی تر پێشکەوتەوە، ئەوەی کە کەنیسە ئەیوت کە ئەگەر مەرکەزی کەون، مەرکەزی گەردوون سابت بوایە، یان ئەوەی کە ئەڵێن بگەڕایە ئەو معنای وایە سیدنا عیسا نەبوو لەسەر ئەرزا ئعدام بکرایە بە قسەی ئەوان بەڵکو ئەبواە حتمما بچێ بۆ ئەو شوێنەی تریش کە تەبلیغیان بکە و دینەکەیان پێ بگەین کەوابوو بە پێی حکمی کەنیسە ئەیوت زەوی جێگیرە دابینە ناجوڵێ هەتا هەتایە ڕۆژیش هەڵدێ و ئاوا ئەبێ بێ ئەوەی زەوی لە شوێنی خۆی بجوڵێ هەروەها بەوەی کە زەوی گۆی زەوی واتە خڕە ئەوەش دیسان کۆمەڵێک کێشەی تری دروست بۆ دروست بۆەوە بەرامبەر بە کەنیسە چونکە زانکان هاتنە پێشەوەن دەشتی تریان ئیسپات کردو ئەم تیۆریانەی کۆپەرنیکۆس و برۆنۆ و گالیلۆ و ئەمانە هەتا ئەهات گومانیان زۆرتر لە زانیاریەکانی کەنیسە دروست دەکرد و دیسان هەر لەم جانی بیزانستیەوە خەڵک زیاتر چاویە کرایەوە زانکان زیاتر خۆیانە گرت لەولاتر دیدێکی تری فەلسەفی ئەڕۆی ململانێیەکی تری سیاسەت و دین هەبوو دیسان کۆمەڵێک بیرمەندی سیاسی تیۆریان دا ئەڕشت لەسەر دیدی سیاسی خۆیان کە چۆن لە دەسەڵاتی کەنیسە کەم کەنەوە و دەیان کەسی تر کە پێشتر لەسەر دید و تێڕوانینەکانی تۆماس مۆرو کە ئەوە لە هەزار و چوار سەد ەکانا ژیابوو، هەروەها دوای ئەو هی مارتن لۆثر کە هاتبووە پێشەوە، پاشان لە سەر دید و تەسەوراتێک کە دوای مارتن لۆثریش هات، کاڵفن، هەروەها ئەوانەی تر یەکێک ناوی تیۆدۆر دیبیزە و هەروەها فەیلەسوفەکانی تر و ئەوانەی تر ئەجا بیرمەندە سیاسیەکانی تر کە هاتنە پێشەوە تاکو گەیشت بە زۆرێک لەوانەی هەتا ئەگاتە زمانی مۆنسکی و شۆڕشی فەڕەنسی و ئەوانە تەسیراتێکی گەوریان دروست بوو کەوا بوو کەنیسە لەلایەکەوە درزی تێبر کەنیسە لەلایەکەوە درزی تێبوو کە لایەنی دینی زانیاریە فیزیکیەکانی بوو لەلایەکی ترەوە درزێکی تری تێبوو لایەنی فکری و سیاسی بوو درزێکی تری تێبوو لەولاوە لەلایەنی مافی خەڵکەکە و دەسەڵات بوو کە ئەو بیرمەندە سیاسیانەش کتێبیانە نووسی لەسەر ئەوەی کە دەسەڵات لە کوێوە دێ ئایا کەنیسە ڕاستەکە کە ئەڵێ دەسەڵات هی مەلەکیەکانە هی پاشاکانە و خوا بۆی تەحدید کردوون یان دەسەڵاتەکە لە گەلەوە دێ لە خەڵکێکەوە دێ ئەوان تەمانە و کاتە نەزەری ئەوانە بوو کە بڵێ هەموو خەڵک چکە و کاتە بەس نەجیبزادەکان بڵێن خوێنەوار بوون و یا هەروەها ئەو زانانت خوێنەوار بوون دیسان ئەم جەنگ و جیدالەی لە نێوانی کەنیسە و علم و کەنیسە و ئەوانی ترا ڕوویەدا مەذهبی تری فەلسەفیە هێنایە پێشۆک و مەذهبی دیکارت دیکارتی ژێکێکە لەوانی کە مەشهورن فەلسفەی ئەو سەردەمەی کە هەبوو داوای ئەوەیە کرد کە منهجێکی ژیربێژی واتە عقلی دەربارەی ژیان و فکر و ئەوانە هەمووی هەبێ بەڵام تێڕوانینمان لەسەر کەنیسە بخەینە ئەو لاوە تەمان دیارە ئەویش زەختی کەنیسێ یان قەنەعەتی خۆیەتی یا هەر شتێک کە ئەویست دین و اعتقادەکانی تری کەنیسە و دەقە ئینجیلەکان کە هەیەت یا دەقە پیرۆزەکان کە لەلایەن بە پیرۆزی ما بوو ئەو بخاتە لاوە بەڵام ئەقل بۆ لێکدانەوە ژیان هەروەها بۆ ئاراستەکردنی ژیان و فکر و سیاست و ئەوانە بخاتە پێش ئەمەش تا ڕادێک پێوترە ئیزدیواجەتی دیکارتی تا ڕادێک متەئەسیر بوو بەوەی کە بێکۆن و کۆمەڵە فەیلسوفی تر ئەم ئەم حاڵەتی ئیزدیواجێتیان دروست کردبوو بەڵام هەر لەو فترانەیە یەکێکی جوولەکە هەبوو ناوی سپێنۆزایە سپێنۆزا کە هات هەر گاڵتەی بە شتانە هەمووی کرد وتێبێ منهەجی ژیربێژی عقل لەسەر ئینجیل خۆشی ئینجیل لەسەر خودی ئینجیلیشە بێت تطببیق بکرێت ئەنجا ئەو خاوەنی مەدرسەیەک بوو هەروە لە زمنی مەدرسەیەکە بوو کە پێوتر مەدرسەی نەقدی تاریخی سپێنۆزا هادووتی ئێمە چۆنە ڕوانینە هەموو شتێکی تری تاریخی کە ساغیەکەینەوە لە ڕووی مێژوویەوە پێویستە ئاواش بڕوانینە ئینجیل وا تەماشای نەکەین کە کتێبێکی پیرۆزە وەحە هاتووە بەڵکو ئەبێوا تەماشایکەین کە کتێبێکی کۆنە و پێویستی بە ڕەخنەگرتنێکی مێژوویانەی ئەکادیمی هەیە تاکو لێی بکۆڵینەوە بزانین ئایا سەنەدە تاریخیەکانی لە کوێوە دێ نەک بەو سیفەتە تەماشاکەین کە وەحی و پیرۆزە و ناوێرین هیچ شتێک تەماشای بکەین و وتی هەروەها ئێمە چۆن تەماشای تەوراتەکەینەوە بێ ئاوا تەماشای ئینجیلەکەش بکەین و ئەڵێ تەمان خۆی جوولەکە بوو ئەڵێ ئێمە کە تەماشای تەوراتمان کردوتە و تومانەتەوە کە تەورات هەمووی هی موسانیە سەلامی خوای لێ ئێمە لە کتێبی سفرت تەثنیە ئەوان پێڵەن سفر یعنی کتێب لە سفرت تەثنیە باسی مردنی موسای تای هەروها لاڵانە و پاڕانە و گریانی تای بۆ سیدنا موسا کەوابوو ئەم تەوراتە دوای سیدنا موسا نووسراوەتەوە هەروەها ئەو کەسەی کە کتێبەکەی نووسیوەتەوە تەوراتی نووسیوەتەوە بەم عیبارەتە ئەڵێ هیچ پێغەمبەرێک وەکو موسا نەهاتووە و لە دوای ئەویش هیچ کەسێ نەهاتووە کەوابوو ئەمە ممکن نیە سەیدنا موسا خۆی نووسی بێتەوە یا وەحی بێواتە بێ خۆی لە دوای خۆی شتێکی ئاوای نەنووسیوت بە تەکید ئەو شوێنە ئەوانی کە باس کراون لە تەوراتە ئەو کەسانە نووسیویانەتەوە کە لە دوای سەیدنا موسا هاتون کەوابوو کتێبێکی تاریخیە هەروەها ئەوە لێگەداتەوە ئەڵێ هەندێک ناو کە لە تەوراتا باس کراون 200 ساڵ 300 ساڵ دوای مردنی سەیدنا موسا خراونەتە ناو تەوراتەوە کەوابوو ئینجیلیش بە هەمان شێوێ ئەنجایەکێکی ترم جارە هاات ناوی باسکالە باسکال ئەم جارە ڕخنەکەی گرتەوە سەر خودی اعتقاداتی کەنیسە کە دەربارەی خەتی ئەیە دەربارەی هەڵەکردنەکەیە باسکالەڵێ چۆن ئەشێ ئێمە ئەم باوەڕە لە ناخمانە دروست ببێ بڵێن خویەک بەهشتی دروست کردووە دوایی ئادەمی خستۆتە ناو ئادەم درع لە درەختێکی خواردو مخالەفەیەکی کردووە چۆنەشە دوای کوڕی خوا بێتە سەر ئەرز و ئیعدام بکرێ لەبەرەوەی ئەم غەڵەتەی باپیری ڕاست کاتەوە چۆنەشێ ئەم هەموو خەڵکەش مەحروم ببن لە شتێک بەهۆی غەڵەت یەکێکی تر کە 4 5هزار ساڵ لەوە پێشتر کردوێتی چۆن ئەشێ ئینسانیت زڕیەتی ئینسان هەمووی سزا بدرێ لە بەرەوەی پێش 4هزار ساڵ بە قسەی کەنیسە کە لە 4200 ساڵ پێش 4 دوو ساڵ لەمەو پێش کە کەون دروست بووە ئادەم ئەو هەڵەیە کردو ئەم هەموو خەڵکەژی ترەبێ ئەم سزایانە وەربگرێ باسکالیش هات طبعا ئەوەندەی تریش قسەی سپێنۆزای بە قوتتر کردووە سپێنۆزا ئەمەلانی خودی ئینجیلی تەزعیفە کردەوە یان باسکال لە خودی اعتقادی دزعیفە کردەوە جۆن لۆک مەسەن بەریتانیا لایەنی مافمە لایەنی سیاسی لایەنی ئەوانی تری دیسان باسە کردەوە ئەنجا باسی ئەوەی کردووە کە خودی وەحیش پێویستە بهێنرێتەوە ژێر عقل بزانین ئایا ئەقل تەقەبولیەکە کە وەحی هاتووە یان نە ناشێ ئێمە ئەقل بخینە ئەو لاوە بڵین مەجال هەبێ کە ئەبێ فقط بە قسەی ئەم وەحیە بکەین کە ئینجیل باسیەکە تەشببیهێکیش دێنێتەوە جۆن لۆک ئەڵێ ئێمە ئەگەر عقلمان لابرد و ئەم علمەمان لابرد بە قسەی کەنیسەمان کرد وەکو ئەوە هەردوو چاومان دەربێنین دوایی نوری ئەستێرەیەک لە دوورەوە تیشکێکمان بداتێ کە لەو پەڕی ئاسمانەکانە لەو پەڕی بەرزە لە ئاسمانەکان و نورێکمانەدات ئێمە چۆنەشە هەردوو چاوی خۆمان هەڵکۆڵین یعنی هەم ئەقل و علم بخینە ئەو لاوە لەبەر خااتر و ئەم زانستی جزئێک لەم زانستێک کە بمانداتێ کەنیسەوامان فێرکە بڵێ بەم شوێ لەبەرەوە ناشێ بێ ئەمیش بێنینە پێشەوە تەماشای بکەین و بزانین تا چ ڕادێک ڕاست هەر یەکێک لەمانە گورزی خۆی بە کەنیسە ئەچێشە هەر یەکێک لەمانە لەلایەکەوە درزێکی تریە خستە ناو پەیکەری گشتی کەنیسەوە لە دید و تێڕوانینی فەلسەفیەوە لە دید و تێڕوانینی زانستیەوە لە دید و تێڕوانینی فکری و سیاسیەوە لە مافی خەڵکیەوە لە دەسەڵاتی کولفەیەکونی خۆیەوە کە ئەو هەموو دڕندایەتی هەبوو ئەجا دوای ئەوە کتێبەکانی هەرچەند ئەمانە تەبەن دایمە لە ململانێشا بوون کتێبەکانی دیکارت و سپێنۆزا و جۆن لۆک و ئەمانە هەمووی تەبان مسادرەژە کرانی تر ئەسووتێنران حکمی کەنیسە دەرەچوو کە هەر کەسێک چاپی کردو بن ئەعدامەکرێ کوژرێ ئەسووتێنرێ خۆ کتێبەکانە سووتێنران بەڵام لە هەمان کاتە ئەمانە هەمووی وەکو ئاگر پژێنێک وەکو برکانێک لە ناخی کۆمەڵگەکەەوە تەبان هەڵبەتە ئەو سەردەمانە خوێنەوارەکە نەگەیشت بوو بە هەموو چینی خەڵکی تەنها بیرمەندەکان و ڕۆشنبیران و فەیلەسوف و زانستەکانی زانا بوون و ئەوانی سیاست مەدار بوون و ئەوانە زیاتر تەبانە هاتنە ناو ئەم جەنگ و جیدالانەوە تێکەڵ بۆوانە ئەبووە هەموو ئەمانە دیسان لە هەریەکە لە ئاستی خۆیەوە شەڕێکی لەگەڵ کەنیسە ئەکرد لە لای خۆی و پیکێکی بە کەنیسە ئەکێشە دوایی کاتێکیان زانی ئەمجارە نیوتن هات نیوتن لە ساڵی 1942 هات کارەکانی گالیلۆی گرتە دەست ئەوەی گالیلۆ کردبووی ئەم بەڕاستی زانی هات وەکو نەزەریەک پێوترێ یاسای بەندۆل هات وردە وردە شتی علمی خستە پێشچاو تیۆرێکی دانا بۆ سەر هەموو لێکدانەوەی هەموو گردون وتی دیاردەکانی سروشت هەمویان پەیوەندیان بە یەکترەوە هەیە هێزێکی تری خارجی نییە لە پشت ئەوانە واتە زاتیەتی خۆیان تایە ئەڵێ ئەگەر بێت و ئەو کەسەی سعاتی دروست کردووە هێزی میکانیزمی خستۆتە ناو سعاتەکەەوە سعاتەکە بۆ خۆی ئیتر حرەکەت دەکا دەبەرە چ هەقێکی هەیە بەسەر ئەو کەسەی کە دروستی کردوت وردە وردە ئەم جەنگ و جیدالانە طبعاان هەموو جارە ڕوبەڕووی کەنیسە بۆ شتی گەورەتری بەرامبەر دروستە کردەوە بەڵام دوایی تەمان تۆزێک کشانەوەیکی تیابوو ئەویش ئەوەیە کە ئەڵێ ئێمە هەقمان بەسەر ئەوە نەبێت کە خوا خالقە و هەیە بەڵام هەقمان بەسەر وەحیەکەوە هەبێ کە وەحیەکە ڕاست نییە لێرەیە کە تەماشاکەین ئێوە ئەبینن ملاحەزاکەن ئەگەر یەکێک کتێبێک هەیە کوڕاستێک بەناوی ئەلعلم و لەیسە کافرن هی محسین عبدحەمیدە لە زنجیرەی کتێبی سلسلە بەیضا ئەنووسیوێتی هەروەها عبدڕزاق نەوفەل یا زۆر لەو علەمانەی ترکە کتێبیان لەسەر علم و دین نووسیوە باس لەوەکەن کە علەماکانی ئەو سەردەمەش هەندێکیان زۆرینیان هەر کافر نەبوون کافر نەبوون بەو سیفەتەی کە باوەڕیان بەخوا هەبووە بۆ نمونە ئەوانەی کە هاتنن لەم ساڵی 1600 بە دواوە ئەیان وت بەڵێک خالقێک هەیە خوا هەیە کە ئەم گردردونەی دروست کردووە بەز وەکو سەعات چیەکە خوا ئەم کەونەی دروست کردووە و هێزی میکانیزمی خۆی داوەتێ هی زاتیەتی خۆی داوەتێ و ئەیبا بەڕێوە ئیتر پێویستی بە وەحی نییە بینێرە پێویستی بەوە نیە عقوبەی ئەم خەڵکە بدا لەبەرەوەی باوکە ئادەمیان لە درەختێکی خواردووە ئیتە پێویست بەوە نیە کوڕی خۆی بنێرێتە سەر ئەرز ئەم هەموو عذابە بچێشێ و بچێژێ و هەڵواسرێ ئەم هەموو عذابە بچێژێ و هەڵواسرێ بۆ ئەوەی گوناحی ئەو خەڵکە بگرێتە ئەستۆ یا بۆ ئەوەی کەفاەتی گوناحی باپیری گەورەیان کە ئادەمە بگرێت ئەست و ئەمانە وردە وردە خەڵک کە مەشکوک بوو بوو لە هەموو تعلیماتەکانی کەنیسە باوەڕی بەوە هەبووکەوە خالقەکەر هەیە بۆ ئەم گردونە بە تایبەتی ئەو زانانە کە جار بۆ جارە هاتن و سەیرانە کرد تیۆرەکانی کۆپەرنییکۆس و برۆنۆ و جالیلۆ و بلنگالیلۆ ئەمانە کە ئاهاتن هەر یەکێ لەمانە شتێکی مهمە بەڵام گومانی تیانە کە تیۆری نیوتن یەکێک لە گەورەترین تیۆریە عیلمەکان بوو کە کاریگەریەکی زۆری لەسەر هەموو گردون دروست کرد تەوان لەو سەردەمەی خۆیان دوایی تر دێنە سەر ئەوەی کە داروینی ژێکێکە لەوانەیە کە کاریگەرترین دیسان تیۆری دروست کرد هەرچەنە دوایی ڕەد لە هەردووکیانە درێتەوە بۆ نمونە جۆلیان هێکسلی کە هەر لە مەدرسەی داروینیزمی نوێیە ڕەد لە داروینەداتەوە جارێکی تر بەڵام گومانی تیانە تیۆری نیوتن کاریگەریەکی زۆر گەورەی کرد کە وای کرد ئەم جارە بناغەیەک دابنێ بۆ فکری مادی ڕۆژ ئاوایی وردە وردە لە وەحیەکە دووریان خات کە بەڵێ خوا هەیە بەس خوا لە ئاسمانە خوا هەیە بەس کاریگەری لەسەر ئەرزان نییە خۆم خەڵکەی دروست کردووە بەس لیان گەڕاوە خۆیان ژیانی خۆیان ببەنە پێشوو پێویستی بە هیچ تعلیماتێک نیە چونکە ئەم تعلیماتی کەنیسەکە ئەڵێ هی خوایە ناشێ بۆ ئەم ئینسانانە بیبن بەڕێوە ئەم زانیاریانی کەنیسە ئەیڵێ ناشێت لەگەڵ عقلی ئینسانە ناگونجێ کەنیسە ئەڵێ ثالوثل ئەقدەس هەیە سێشتی پیرۆز هەیە پێکەوە کەنیسە هەرچەند ئەمانە شەرحەکە لە ڕووی ماتماتیکی و یەک ناگرنەوە ناشێ شتێک لە گردوونا هەبێ لە وجودا هەبێ هەم سێ بێ هەم یەک بێ ئەمە شتێکە لە ڕووی ماتماتیکیەوە ناگونج ئەنج ئەمانە تەمانەوەی زانای ماتماتیکی بوو گومانی لەمە بوو بوو ناشە خوا هەبێ سید ناعیساش لە هەمان کاتە هەرخوا بێ ڕوح القدسیش لە هەمان شێوەیە دیسان ببینین کە هەر ئەو بێ کەوابوو ناشێ لە یەک کاتە ئەم سینە پیرۆزەیە یەکیش بن و سێژ بن ئەم لە ماتماتیکەوە ئەیوت نیوتن لە فیزیاوە ئەهات جۆن لۆک لە مافی بەشەرەوە بڵێن ئەهات کۆپەرنیکۆس لە ڕووی فیزیایی و گردون ناسیەوە ئەهات یەکێکی تر لە ڕووی دەسەڵات و فیکری سیاسیەوە هات و هەروەها هەر یەکێک لەمانە کاریگەری گەوریان لەسەر ئەوە بوو بۆیە بەڕاستی چرخی حەفدە چرخی حەفدە و هەشدە لە ماوەی ئەو دو ساڵە تامان سە ساڵی پێش ئەوانیش مهمە چون کارو کووتمان لە 1500 بە دواوە چرخی فکرە دووسەد ساڵ ئەم تەموو مژەی فیکرەکە ئەڕەوێنێتەوە ئەنجا ئەو شتە زانیاریانەی کە کەنیسە پێی وایە زانیارین هەمووی هەڵەوە شێنرێتەوە سەر لە نوێ چونکە خۆی ناگرێت ئەمە کە تەماشاکەین تەسیراتێکی گەورەی کرد ئەم فەلسەفانە وردە وردە بە تایبەتی نەزەرەکەی کۆپەرنیکۆس و ئەمەی تیۆریەکەی نیوتن زمینیان خۆشکرد بۆ کۆمەڵە فەیلسوفی بۆ نمونە یەکێکی بەریتانیە ئینگلیزە ناوی برتراند رسلە ئەم فەیلسوفە هات کۆمەڵە شتی تری داڕێژت ئەڵێ هەموو حەقیقەتێکی گردردونی ئەبێت تەماشای خودی گردردونیەکە بکرێتەوە ماهیەتی گردردون خۆی بکرێ و گۆڕانکاریەکان نەک تەماشای دەقێکی پیرۆز بکرێت چۆنیان لێکەدات و یعنی ئەڵێ نابێت لە گردردون و ژیانە دەقی پیرۆز هەبن شت لێک دەنەوە ئەبێ هەر ئەتیمات کەینە سەر ئەم عیلمە تەجریبیە کە ڕۆژ بە ڕۆژ ئەچێتە پێشتر بۆمان دەرەکەوێت ئەمانە هەموو دیاردە گردردونیەکان دروست دەکات نقطەی دووهەمی ئەڵێ ژیانی غەیرە حەیوانی یعنی ژیانی جەمادات و فیزیک و ئەم گردونە و ئەم هەوا و ئا و ئەم جۆرەشتانی پێکهاتەی گردونن هەر یەکێک لەمانە بە پێی سیستمێک کار و کارتێکردنیان لە یەکتری هەیە کار لێکردنیان لەگەڵ یەکتری هەیە ئەمانە هەمووی یاسای سروشتین کە ئەم شتانە ئەبەن بەڕێو پەیوەندیان بەخواوە نەماوە ئەمیش تەبان ئەوەندەی تر ئەم نقطەیە باسەکات ئەجا ئەڵێ کەوابوو ئیسپاتیشە کە زەوی زەمین چەقی گردون نییە و ئینسان بۆ خۆشی هەدەفێک نییە لەوەی لەم سەر ئەرزەیە هەیە ینی چونکە ئینسان بۆ خۆی یەکێکە لە دەرکەوتەکان و پێککەوت پێک هاتەکانی گردردون ئەمەش دیسان عیلم بەم شێوەیە تەسیری لە فەلسفە کردەوە فەلسفە عیلمی احتیوا کردەوە هەردووکیان بوونەوە بە تەوجیهکردن بۆ لێدانی کەنیسە وردەوردە دەسەڵاتی ئەو تەزعیف ببێتەوە ئەجا ئەم کۆمەڵە فەیلەسوفانە لە ڕووی فکریەوە هاتنە پێشێ لە ڕووی سیاسیەوە هاتنەوە پێشەوە هەروەها ئەوانەی تر ئەجا کە هەر ئیبداعێک هەر داهێنانێکی ترە بوو کە نیسە ڕقیەوە بەرامبەریە وەستایەوە خەڵک وایان لێ هاتبوو ڕویانە کردە ئەو شتە داهێنراوە بۆ نمونە کەنیسە ڕیز بەلەدەیەکی ئەڵمانیای کافر کرد وتی کافرە لەبەرەوەی جیهازێکی ڕووناکی دروست کردووە ڕووناکەرەوە لە چرا گەورەتر لە کۆڵانە دایناوە لە کۆڵان جادەکانی شارەکەی خۆیان دایناوە ئەیەوێ شەو ڕووناکاتەوە ئەمەش مخالیفی تعلیماتی خوایە چونکە خوا ویستێتی شەو تاریک بێ و ڕۆژیش ڕووناک بێ لەبەرەوە کابرای ڕیز بە لە دەیان هێنا یعدامیان کرد لەبەرەوەی چرای دروست کردووە یا ئەوێ شەو ڕووناکات و ئەمەش تەوان کاریگەریەکی گەورەی بۆ دروست کرد لەوەرە وای لێ هاات کە ئیتر کەنیسە چۆتە نەک هەر مەوقفی دیفاعکردن لە خۆی لە پاشەکشەیەکی گەورەیە و بەرامبەرەکانیشی بەهێزترە بن ڕۆژ بە ڕۆژ علمیان زیاتر دێ پێشەکەوێ تەجروبەیان زۆرترە بێ ئەنج اعتیمادیان کردە سەر علمی تەجریبی هەموو شتێک بە ئەزمون بێتە پێشەوە ئەنج اعتیمادکردنە سەر عقل بۆ ئەوەی واز لەو دەقانە بێنن کە کەنیسە بە پیرۆزیان نەزانێ ژیان هەمووی بەو شێوەیە لێکەداتەوە ئەنج هاتە سەر ئەوەی کە دوو عیبارەت دروست ببێ بەرەو کوێ ئەچین یان چۆن ڕائەکەین ئەم دوو عیبارەتەی ترکە هاتە سەر ئەوەی کە کەنی سەر قەنەعاتی وا هاتبوو سەر ئەوەی کە ئیتر بەرەو کوێ ڕائەکەین یعنی ڕاکردنە حتممە بەرامبەر بەم عیلمە ناتوانین بستین و بەڵام چۆن ڕاکەین چۆن لە دەستی دەرچین ئیتر تاان کۆمەڵێک لەو فەیلەسوفانەی کەنیسە ئەو کەسێک کە تاریخی ئەوروپا بخوێنێتەوە بینێ لە لایەنی زانیاری لە لایەنی فکر و فەلسفە لە لایەنی تەوزیعی دەسەڵات و ماف و ئەرکەکان هی سیاست هی کەنیسە هەروەها هی خەڵکی دەستگایتر نەجیبزادەکان چینی فیۆداڵ و دەرەبەگەکان ئەمانە هەمووی دەبەڕێک ڕاچوونێکی بەردەوامی ئەم کۆمەڵگە ئەوری ئەوروپاییە بوون وەختە کە چرخی هەشدە هاتە پێشەوە چرخێکە کامیلەن بریتە لە گومان دروستکردنێکی گشتی لە هەرچی شتەکانی کە کەنیسە وتبووی بەڵام بیل مقابل دوو بتی تر دروست بوون کە بریتە لە ژیری و سروشت هەموو شتەکانە جێڕایە بۆ ژیری هەموو شتەکانە جێڕایە بۆ سروشت ئیتر وای لێهات ئەو نەزری دیکارتیشی پێچایە کەوتمان ناوی ئزدیواجێتی دیکارتە ئەوەشی پێچایە و ڕۆشتە ئەو لاوە ئەم جارە تەواو ئیتر عەقڵ لە شوێنی خوا دانرا کە ئیتر هەموو حوکمەکان هی ئەوە هەرچی شتێک کە عەقڵ بڵێ ئەوە هی عەقڵ قبوڵە و تەنها حوکمێکیش کە ئەو دەریەکە ڕاستە هەرچی شتێک ئەو باوەڕی پێی نەبێ خورافەیە یان جادوگەریە ئەفسانەیە خەیاڵ پڵاوە تەسیری نییە ئەجا مادام وەحی مادام کەنیسە ئاوە شەرحێکا و کە ئەڵێ 2002 ساڵە عمری گردردون 1970 ئەوەندەیە تۆفانی نوح بەهشت لە دو میل دوو ڕۆژە ڕێ لەو لا بەسرەوەی ئەمانەی کە ئەوەی لێو ئەڵێ وەحین ئەمانە هەمووی درۆ دەلەسەن هیچی ڕاست نین ئەنج ئەمانە معجیزە نین ئەو قسانی کە وتراون کەنیسە خەڵک زیندووە کاتەوە یا سیدنا عیسا خەڵکی زیندوو کردوتەوە ئەمانە هیچی ڕاست نین فەرمو با لەم زمانە یەکێک زیندوو کرێتەوە ئەی بۆ کەس لەم سەردەما زیندوو ناکرێتەوە و هەروەها ئیتر گومانێکی زۆر تەمان هاتە سەر ئەوەی کە کەنیسە ئەیڵێ ئەم جارە عقل بەهێزتر کرا لایەنی عقلی و دیسان گەڕانەوە بۆ سەر سروشت گەڕانەوە سەر سروشتیش بە هەمان شێوای لێهات کە سروشت وەکو خوایەکی تر دانرا ئیتر هەموو شتەکان ڕووی کردەوە ئەو کۆمەڵێک فەیلەسوفی سروشتی ئەم جارە هاتنە پێشەوە کە شتی نوێیان هێنا ئەنجاوتیان ئەمەی کە کەنیسای لێ ئەم خوای کە کەنیسە بۆ خۆی داتاشی وە خوایەکی ڕقنە زۆر تونندڕەوە زۆر خوێن ڕێژە ئەم خی کە ئێمە باسیەکەین هیچ وانە ئەو خی ئەوانەیڵێن کوڕەکەی خۆیە کوژە لەبەر خااتری ئینسانە کە یەکەم جار میوەیەکی خواردۆ لە بەهشتێکی خویە ئەمەی کە ئێمە ئەیلێن شتیوانە ئەو خی ئەوانەیڵێن حڕێتی ئینسانە گرێتەوە ئەمە ئێمەڵین سروشت ئینسان لە سروشتا لە دایک بووە کوڕی ئەم سروشتەیە وەکو هەر شتێکی تری سروشتی ئەژی ئەو خوای ئێمە قودرەتی یا توانای ڕاکێشانی زۆرتر هەیە توانای قەنەعەتی زۆرتر هەیە سینە فراوانترە لە کەس نادا نوێژی نییە دروشمی پەرستنی نییە داوا لە ئینسان ناکە هیچ شتێکی بۆ بکە بەس ئەوەندەیڵێ ئەجا ڕیجالدینی نییە هەرچی شتێکی کە هەیە ئەسراری نییە دەسەڵاتی نییە ئەملاکی نییە هیچ شتێکی ناوێ پیاوانی ئەم دینە نوێیە یا ئەم سروشتە نوێ بریتین لە جان جاک ڕۆسۆ و لە ڤۆلتێر و لە دیدرۆ و لەوانی ترکە هاتوون هەر یەکێکیش لەمانە لە جێی ئینجیل کتێبی تریان دانا و ڕۆشنە لە بەردەستی خەڵکایە و ئەمە گرێبەرستی کۆمەڵایەتەکەی جان جاک ڕۆسۆیە ئەمە ڕوحی یاساکانەکە وەکو کتێبی تر دانراوە ئەجا ئەم ئەم قسانە کە هەر یەکێک لەمانە لە کتێبە ئەو ترا کتێبەکە کەوتەوە بەردەستی خەڵکی کۆمەڵێک مەبادی تری دروست دەکردەوە جار بۆ جار لە هەر ڕوویەکی ئەم کەنیسەیە پەلوپۆی بۆ هەر شوێنێک کێشا بوو ئەوان پەلوپۆکانیانە قرتان و جار بۆ جار بەدیلێکی تریانە هێنایە پێشەوە هەتا وای لە هاات ئیتر ململانەی دین و علم گەیشتە ڕادەیەکی وا کە ئیتر دابەزەتە خوار و بۆچینەکانی تری خەڵکی تا ڕادێکی زۆر ئەم جارە لە نێوانی دەسەڵاتداران و زانایان و فەلسفە و ئەهلی کەنیسەش هەموو ململانێ و کێبڕچەیان بوو بۆ ڕافڕاندنی زۆرینەی خەڵکەکە واتە بتوان ئەو قاعیدێ بۆ خۆیان ڕاکێشن تاکو بەوان بە قووەت ببنەوە کەنیسە ئەیوزە و خەڵکەی لێ نەبێتەوە زانکانیانوس قەنەعات بەو خەڵکە بکەن سیاستمەدارانیانوس زانکان بەکاربێنەوە دژی کەنیسە دەسەڵات بۆ خۆیان زیاتر کەن خەڵکێکی تری بیرمەند و مفکر هاتبوو پێشەوە ئەویست دەسەڵاتی هەردوو لایەن کەم کاتەوە بیژێڕێتەوە بۆ خەڵکی ئیتر وردە وردەوای لێ هات کە مەسیحەتە تەقلیدیەکە نەیتوانی هیچ جۆرە ئەو شتانی کە خۆی بە حەقای قیەزانی وەکو جاران بیان خاتەوە ڕوو چونکە زانستی جیۆلۆژیا و زەمین ناسی کە هاتە پێشەوە عمری ئەرزی تهدی دەکرد تۆفانی نوح ئەوانیان و کە تۆفانی نوحیا ئەن و دروستبوونی سەرزەوی هەمووی کەون کە دروست بووە 1940 ساڵە یان تۆفانی نوحوا ڕوویدا ئەوانە وردە وردەشتی جیۆلۆژی ئەهاتە پێشە و ئەوانی ئەخستە ئەو لاوە هەروەها گومانکردن لە ژمارەکان کە کەنیسە ئەیڵێ لە خودی ژماری سید نعیساوە کە یەکێکە لە خواکان ئەم خوایەنە سێن پیرۆزەکان سێن و لە یەکە درەوشاونەتەوە یەکە و دوانی تری لێبتەوە هەمویان یەک زاتن ئەمانە طبعاان هەمووی وردە وردە هیچی وەکو حقیقەتێکی علمی نەیتوانی خۆی ڕاگرێ بە تەکید زاناکان فەیلە سوفەکان ئەو خەڵکانی ترکە هاتنە پێشەوە ئەجا جورئەتیان بۆ دروست بوو کە زیاتر هجووم کەە سەر مەسیحێت ساڵ بۆ ساڵ زیاتر ئەیانتوانی کەنیسە تەزعیف کەن یەکی چوەکو ڤۆلتێر تەواوی تر گاڵتەی بە هەموو شتێکی کەنیسە کرد پێی وا بجارە هەر لە سەرتاوە سێینە پیرۆزەکە شتێکی زۆر غەڵەتە و تەجسیمی خوا شتێکی زۆر غەڵەتە و ئەم هەموو ڕسم و پەیکەرەی کەدا ئەنرێ ئەمە شتێکی زۆر غەڵەتە و ئەو قسانەی کە هەمووی بۆ پۆڵسە کرێ و پۆلس ئەوەندە پیرۆز بووە ئەمە هەمووی ئەو ئەم دینەی دامەزراندووە وردە وردە ڤۆلتێر تەمانیەکە کە لەوانی کە زۆر بە قوت و زۆر بە توندی و زۆر بە جنێودانی شۆ تەقبان قسەکان بە ئیهانەی کەنیسە ئەکات و سوکایەتی بەوەکاتەوە ئەجا داواکە کە تەنانە زیاتر لەوەش ئەجا داواکاتەوە کە هەر کەسێک مەراسیمی دینی کەنیسە بکە بدرە بە دادگا ئەنجا گاڵتەی پێ دێڵێ بە ئەم تعلیماتانی کەنیسە وەک بۆمان باسەکە خوا معلوماتی جغرافی هەر نەبووە نعوزبیلا یان باسیەوە کاڵێ ڕۆژ و گرتنی ئەم مەسیحێتە بریتە هەر لە ڕۆژ و گرتنێکی فەقیر و هەژار یەکێکی دەوڵەمەند نابینین بە ڕۆژوو بێ ئەم عیباەتانەی کە مەسیحەتەی کە هەر مەسیحیتی هەر فەقیر و هەژارەکانەی کەن ئەم هەموو دەوڵەمەند و مەلاک و دەرە بەگوونە جیبزادە گەورانە کەس نابینین بەم عیبادەتەوە مەشغوڵ ببێ لەبەرەوەی تر وردە وردە کەوتنە سەر ئەوەی هجوومێکی زۆرتر تەبان بکرێتە سەر اینجا داوا کرا یەچوەک و ڤۆلتێر تەمان داوا کە ئەڵێ ئیتر نابێ ڕێگا بدرە کەس بە ناوی خواوە قسە بکە ئەبێ پیاوی کەنیسەش و خودی کەنیسەش بە پێی یاسای دەوڵەت جێگا و ڕێگای بۆ دیاری بکرێت کەنیسە ئیتر ئەبێ شوێنی تهدید بکرێت بزانن کەنیسە خۆی چییە پێناسەی چییە کابرای قەشە هەر ئەبێ حسابی بۆ بکرێ وەکو یەک ئینسانێکی هاووڵاتییە لەگەڵ ئەم قانوونەیە قانون بەسەر هەمویانە وەکو یەک تەطبیق کرێت طبعا وەکو ئێستا کە معلومە وای لێ هاتوو کەنیسە هیچ شتێکی بۆ نەمایە و ئللا ئەوە نەبێت ڕخنەیەکی زۆریە گرت و نەشیێتوانی هیچ شتێ بکە لەعنەت نامەیەکی بڵاو کردەوە لەسەر ڤۆلتێر بەڵام نەیەتوانی وەکو جاران بیسووتێنێ نەیەتوانی وەحاصل هەرەوەندیان بە ڤۆلتێرە و توانوەڵە تۆ تەیرێکی حکمی باڵقرتانت هەیە بەس کەسیش باڵی نەقرتان دوێ چونکە دەستی مەحاکم تەفتیش نادگاتێ و هەروەها بینین طبعاان لە بەریتانیا کۆمەڵێ زانای تر کۆمەڵێ شخصیەتی تر هاتنە پێشەوە لە فەەنسا لە ئەڵمانیا بە شێوەیەکی گشتی لە هەموو ئەوروپایە ئەوانی کە هاتنە پێشەوە جورئەتی زیاتریان بوو بوو کە تەدەخولکەنە ئیشی کەنیسە پەلوپۆی بکەن نینۆکی بکەن دەسەڵاتی کەم بکەنەوە تەئسیراتێکی زۆر گەورەی لەسەر دروستکەن بەمەش تا ڕادەیەکی زۆر لە چرخەکانی حەفدە و هەژدەیە دوو مەذهبی تەواو هاتنە پێش و دوو ڕێڕە و دوو دید و تێڕوانینی فکری فەلسەفی سیاسی هاتە پێشەوە یەکێکیانەڵێ خوا هەیە بەڵام لە ئاسمانە ئەم گردونەی دروست کردووە هەقی بەسەر هیچ شتێکیەوە نییە تەواو ئیتر ئەوە بۆ خۆی لە ئاسمان وەقی بەسەر هیچ حساباتێکی ئەرەوە نیە حساباتی سەر ئەرز پێویستە ئینسان خۆی بیبا بڕێ یەکێکی تریانەڵێ نا مەزهبێکی ئلحادی مسقۆفیە بێ باوەڕە بە وجودی خوا ئەسڵەن پێی وایە ئەوانە هەمووی خورافاتێکن لە سەردەمانی ئاقل سووکی مرۆڤە دانراون هیچ کاریگەریەکیان نییە پێویستە ئینکاری هەموو شتێک بکرێت ئیتر دوای ئەوە یەکێکی وەکو دۆلباخ دێتە پێشەوە باس لە متەناقزاتی هەموو فکرەکاکە و ئەجا دۆلباخ ئەڵێ قسەیەکی هەیە ئەڵێ گومڕایی یەکێکە لە سیفەتە هاوبەشەکانی هەموو کۆمەلگەی مرۆڤایەتی هەموو جۆری کۆمەلگەی مرۆڤایەتی لەم گومڕایەی بەرکەوتووە ئەمە تەوانی تر وای کرد کە زیاتر دەسەڵاتی زاناکان فەیلسوفەکان ئەو کەسانەی تر کە بیرمەندن ئاراستەی خەڵکەکە ئەکەن هەمووی زەمینەسازییەکی زۆر بەقوەت بوو بۆ ئەوەی کە شۆڕشی فەرەنسی لە ساڵی هەزار و حەوت سەد و هەشتا و نۆ دروست ببێت کە ئینشاڵا گەر زیندووماین لە حەلەقاتی لە ئاڵلقەی داهاتوو ئینشاءاللە تەعالا باسی شۆڕشی فەرەنسیەکەین کە چۆن ئەم زەمینە فکریانە هەمووی گەڵاڵە بوون وەزعەکە هەمووی بارودۆخێکی باش خەمڵاوە بۆ دروستبوونی شۆڕشێک دیدی تۆڕوانینێکی فکری فەلسەفی بۆ گۆڕانکاری ئامادەیە دیدێکی سیاسی ئامادەیە کۆمەڵێک ماف کۆمەڵێک کتێب دەربارەی دەسەڵات چییە خەڵک چییە هەڵبژاردننی دەسەڵات دەبێت چی بێ ئەمانە هەمووی زمینەیەکی زۆر باش و لەبار بوون بۆ ئەوەی کە لە ساڵی 1970 شۆڕشی فەڕەنسی ببێ و و بە دوای ئەویشە ئەم سێ ساڵی ئەخیر تەمان ئێمە کە باسەکەین جەنابتانەزان ئەوە نزیکەی پێنج سەد ساڵ گۆڕانکاریە کە بۆیە دەسەڵاتی کەنیسەی خستۆتە لاو توانیوێتی و بە گۆڕانکاریەکی کۆمەڵایەتی لە ناو کۆمەڵگەکەی خۆیە خەڵکانێکی بیرمەند خەڵکانێکی فەیلەسوف خەڵکانێکی سیاسی توانیویانە گۆڕانکاریەکان دروستکەن نەک لە وەکو وڵاتی ئێمە دەسەڵاتدارێک ئەلەمانەتمان بۆ بێنێ بەهێزی داپلۆسینی سوپا و مخابراتی خۆی بیدا بەسەر خەڵکیە و بڵێ ئەبێ ئاوا بیرکەنەوە ئەسڵ ئەوەیە کە ڕێگا بدرێ بۆ دروستبوونی بزاڤێکی گۆڕانکاری کۆمەڵایەتی لەناو خەڵکەوە زەمینە دروستکە هەتاکو بتوانە شۆڕشەکەش دروستکە بە دوای گۆڕانکاری لە دەسەڵاتا دروستکە ئەوەش فعلەن وەها بوو کە لە ئەوروپا ئەم زەمینە فکریە فەلسەفیە سیاسیە هەروە ئەم بزاڤە گۆڕانکاریە دیاریکردنی ئەرک و ماف و دەسەڵاتی سیاسەتمەداران، ئەوانەی کە ئەبنە حاکم، هەروا دیاریکردنی دەستوور، یاسا، مافەکان، ئەمانە هەمووی دیاری کرا، ئەنجا زەمینەیەکی بەهێز دروست بووبوو بۆ ئەو شۆڕشە کە فیعلەن شۆڕشی فەرەنسیە و گۆڕانکارییەکی جەوهەری بەسەر هەموو ئەوروپایە هێنا پاشان بەسەر هەموو ڕۆژئاوا و ئێستاش کاریگەری هەر بەردەوامە ئینشاڵە گەر زیندووماین هەفتەی ئایندە باسی شۆڕشی فەرەنسیەکەین چۆن دروست بوو و کاریگەریشی دیسان چی بوو خی پەرودگار ئێمەش ئێوەش سەرکەوتوو بکە خی گەورەمانکە بە ئەداتی قەدەری خۆی بۆ سەرخستنی دینەکەی تێمانگەێنێ لە ئیسلام تێمانگەێنێ لە واقعی کە مرۆڤایەتی پیا ڕۆشتووە لە مێژووی ئەوروپا لە مێژووی وڵاتانی خۆمان لە هەستی گۆڕانکاری و تیۆرەکانی گۆڕانکاری کۆمەڵ بۆی ئێمەش چاومان بکرێتەوە بزانین لەبەر چ ڕۆشناییەکە ئەتوانین گۆڕانکاریەکی ئیجابی بەهێزی ڕیشەیی